بەرنامەی نۆژین لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دووتێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەشەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی میهرەبان سڵاوتان لەوێ هاوران و گوێبیستانی بەرنامەی نۆژین ناڵقێکی نوێی بەرنامەکەتان پێشکەشەکەم بە هاوکاری کاک تاریق لەگەڵتانەبم. سەقامگیری بنەمای بڕیاردانە لە دەرووندا، ئەو کاتەی کە عەقڵی مرۆڤ دەکرێتەوە و ئامادەبێ بۆ وەرگرتنی بیرۆکەیەکی نوێ کە هەرگیز نەگەڕێتەوە بۆ ئاسۆگا بنەڕەتییەکەی. دکتۆر ئیبراهیم فەقێ، نووسەر و وانەبێژی جیهانی، دەڵێ، لە یەکێک لە موحازەرەکانمدا دەربارەی بەڕێوەبردنی خود بە ئامادەبووانم وت ئێوە هەمووتان سەقامگیر و ڕێکوپێکن بە درێژایی ژیانتان. هەندێکیان بە سەرسوڕمانەوە پێیان وتم پێمان ناڵێی تۆ چۆنەوەت زانی؟ لە یەکێکیانم پرسی ئایا تۆ جگەرە ئەکێشی؟ ئەویش وتی بەڵێ. لێم پرسییەوە لە کەیەوە جگەرە ئەکێشیت و ڕۆژی چەند جگەرە ئەکێشی؟ ئەویش لە وەڵامدا وتی، دە ساڵی ڕەبەقە جگەرە کێشم و لە ڕۆژێکدا پاکەتێک تەواوەکەم. پێم وت ئەی پێم نەوتی کە تۆ سەقامگیر و دامەزراوی؟ تۆیەک ڕۆژانە بتوانی پاکەتێک جگەرە بکێشی بە ڕێکوپێکی و بێ سەرپێچیکردن بۆ ماوەی دە ساڵ، کەواتە دامەزراوی. پاشان لە یەکێکی تریانم پرسی، ئایا تۆ بە بەردەوامی و بێ دابڕان سەیری تەلەفزیۆن دەکەی؟ ئەویش وتی بەڵێ. هەموو ڕۆژێک سەیری دەکەم. لێم پرسی لە کەیەوە بەردەوامی لەسەر ئەو کارەت؟ وتی نزیکەی دوانزە ساڵە بەردەوام سەیری تەلەفزیۆنەکەم. بە کورتی و بە پوختی پێم وت کەواتە تۆ کەسێکی سەقامگیر و دامەزراوی لە سەیرکردنی تەلەفزیۆندا. ئەم دوو نموونەیە ئاستی ئیلتیزامکردنمان بۆ دەرەخا. یەکەمیان مولتەزیم بووە بە لەناوبردنی خۆی بەهۆی زۆرخواردنی جگەرەکێشانەوە، دووەمیشیان مولتەزیم بووە لەسەر کات بەفیڕۆدانی خۆی بەهۆی سەیرکردنی تەلەفزیۆنەوە. ئێمە هەمیشە سەقامگیر و پێڕەوکەری ڕێکوپێکین، بەڵام زۆربەمان ئەو سەقامگیری و پەیڕەوکارییە بەکار دەهێنین لە خزمەت پێکهێنانی خووخدەی نابەجێ و خراپدا، وەک جگەرەکێشان و زۆرخۆری و سەیرکردنی تەلەفزیۆن و زیاد لە پێویست، یان پشتگوێ خستنی لایەنی وەرزشی و گوێپێنەدانی بە یەکجاری. بەڵام لە هەمان کاتدا دەبینین ئەو کەسانەی کە سەرکەوتنیان بەدەستهێناوە هەڵساون بە بەکارهێنانی هێزی سەقامگیری کەسێتی خۆیان بۆ چاکترکردنی ئاستی ژیانی خۆیان بۆ ئەوەی ژیانێکی ئاسوودەو بەختەوەر بژین و داهاتیان زیاتر بکەن و ئاستی تەندروستیان بەرزتر بکەنەوەو ژیانێکی تێرو تەسەل بژین لەسەر باشترین ڕێگای ئەرێنی. ئێمەی مرۆڤ بەبێ بوونی خۆڕاگری و سەقامگیری تەواو ناتوانین هیچ هێز و توانایەک دەستەبەر بکەین بۆ بەدیهێنانی هیچ ئامانجێک، بە سەقامگیری خۆ دەتوانی بەردەوام بی لەسەر مەشقە وەرزشیەکان و لە دواییشدا پارێزگاری لە لەش جوانی خۆت بکەیت و زاڵ بی بەسەر هەست و سۆزتدا لەژێر هەر بار و دۆخێکدا بێ هەر بە سەقامگیری و خۆڕاگری و ڕاهاتن دەتوانی بەیانیان زوو لە خەوەڵسیت و هەروەها دوورکەویتەوە لە خووە خراپەکانی وەک جگەرە کێشان یان زۆر خواردن تەنانەت ئەگەر ئەو خووە خراپانەش ماوەیەکی زۆر لەسەری ڕاهاتبی هەروەها سەقامگیری و خۆڕاگری خۆت دەتوانێ بەرنامەی ژیانت بگۆڕێ لە خراپ و نێگەتیڤەوە بۆ ئەرێنی و پۆزێتیڤ و هەموو هێز و توانات ئاڕاستەکەی بۆ سەرکەوتن ئەمە دەبێتە سەقامگیری و پەیڕەوکاری خودێتیی مرۆڤ بێگومان کات بەفیڕۆدان کارێکی ئاسانە لە شتە پڕ و پووچ و بێ خێرەکاندا یان زیاریان لێ وەرنەگرتن لە هیچ شتێک هەروەها زۆر ئاسانە کەسێک بەردەوام بێ لەسەر جگەرەکێشان لە جیاتی ئەوەی خەریکی پەرەپێدانی مەشقی وەرزشی بێ خۆ خراپەکان چێژێکت پێ دەگەیەنن، بەڵام بۆ ماوەیەکی کاتی و کورتخایەن و لە هەمان کاتدا ئێش و ئازار و دەردیسەری زۆرت بۆ دروست دەکەن بۆ ماوەیەکی دوور و درێژ. ئایا دەزانی زۆر کەس هەن کە سەرقاڵی مەشقە وەرزشیەکانن و بەکردەیی هاوبەشییەکەن لە یەکێک لە یانە وەرزشیەکاندا بۆ ئەو مەبەستە، پاشان تەنها جارێک یان دوو جار ئەڕۆن بۆ ئەو مەشقە وەرزشیانە و پاشان وازی لێهێن و ئیتر ناڕۆن بۆ یانەکە و ناتوانن بەردەوام بن لەسەری. ئایا دەزانی هەندێک کەس هەن ئارەزویان لە فێربوونی یەکێک لە زمانە زیندووەکانی جیهانە و بۆ مەبەستە خۆیان ناونوزەکەن و پارەیەکی زۆر خەرجەکەن و ڕێورەسمی داواکراو جێبەجێەکەن بۆ خولێکی دراسی و هەر بەو مەبەستەش هەڵەسن بە کڕینی کتێب و پێداویستیەکانی تری خوێندن و خۆیان ئامادەکەن و بەڕێکوپێکی و بێ دواکەوتن لە هەفتەی یەکەم داڕۆن بۆ خوێندنەکەیان و کارەکەیان جێبەجێەکەن پاشان دوای هەفتەی یەکەم دەستەکەن بە دواکەوتن و نەڕۆیشتن و ئیلتیزام نەکردن بە کارەکەیانەوە و تەمەڵیەکەن لە ئامادەبونیان بە ڕێکوپێکی تا سەرەنجام بە تەواوی واز لە خوێندنەکە هێن و هەر بەیەکجاری ئاشبەتاڵی لێکەن. چەند کەس لە ئێمە هەڵساوە بە کڕینی چەند کتێبێک و کەچی بۆ تەنها جارێکیش نەیخوێندۆتەوە؟ چەند کەس لە ئێمە هەڵساوە بە کڕینی چەند کاسێتێک و کەچی بۆ تەنها جارێکیش هەرگیزا و هەرگیز گوێمان لێی نەگرتووە؟ ئەوە شتێکی زۆر جوانە کە هەر کەسێک ئارەزووی سەرکەوتنی تێدابێ و هەوڵی باشترکردنی ژیانی خۆی بدا، هەروەها لەگەڵ ئەوەشدا پێویستە لەسەری کە هەڵسوکەوتی نەرم و نیان بێ و مولتەزیم بێ بە ئیش و کارەکەیەوە، بەڵام لەگەڵ هەموو ئەمانەشدا ئەگەر نەتوانی خۆڕاگر و سەقامگیر بی لەسەر ئەو شتانە و ڕۆژانە پەرۆشی کارەکەت نەبی یان ئەو شتەی دەتەوێ بیگەیەنیتە ئەنجام بە حەماسەوە هەوڵی بۆ نەدەی ئەوا دڵنیابە شکست دەهێنیت و کارەکەت بە ئەنجام ناگەیەنی. جۆرج بێرنات شۆ دەڵێ، گرنگی بدە بۆ و شتەی کە خۆشت دەوێت و هەوڵی بۆ دەی، چونکە ئەو شتەی دەبێتە ئامانجت پێویستە خۆتی بۆ تەرخان بکەیت و هەر پێی بگەی. ئەگەر هاتوو لە فەرهەنگدا بگەڕێی بە دوای مانای وشەی خۆڕاگری و خودێتیدا ئەوا ئەگەیتە ئەو بڕوایەی کە مانای زاڵبوون بەسەر خوددا دەگەیەنێ. کەواتە خۆڕاگری یان سەقامگیری خودێتی تاکە سیفەتێکە وا لە مرۆڤی ئاساییەکە هەڵسێ بە ئەنجامدانی شتە لەڕادەبەدەرەکان یان شتە نائاساییەکان، چونکە بریتییە لە بەردەوامبوون لە هەڵسوکەوت و کار و کردەوەدا، هەروەها ئەو هێزەیە کە ئەتگەیەنێتە ژیانێکی باشتر و ئاسوودەتر، بۆیە دکتۆر، ڕۆبەرت شۆلەر، لەو بارەیەوە دەڵێ، هەرگیز مەهێڵە هیچ کێشە و گرفتێک پاساوی بۆ بهێنیتەوە و زاڵ بێ بەسەرتا، بەڵکو خۆڕاگر و سەقامگیر بە لەسەر نەهێشتنی، ئەخاتە سەر لێو. جارێک تر سڵاوتان لەبێ بەڕێزان لە بەرنامی نۆژین لەگەڵتانین. خۆخەڵەتەندن جۆرێک لە نەخۆشیە و ئەکرێ بگۆڕێ بە خویەکی وێرانکەر ئەبێ بزانین تاکە هەلی بەردەستمان هەر ئێستایە لەم ڕۆتاندا باششێوەیەک بژین وەک بڵێ بەیانیەک لارەدا نییە لەم شێوازەدا دڵنیا بن ئەگە بەیانیش بێت دیسانەوە هەلی گونجاوتانە بێ بۆ ئەنجامدانی کارگەلی جیاواز بۆ گەیشتن بە سەرکەوتن و هەڵاتن لە خەڵەتان زانیاری دەربارەی بەڕێوبردننی کات و خستنەکاری بنەماکانی کارێکی زۆر پێویستە بۆ هەر کەسێ ئەوەی ئەمڕۆ هەین دەرکەوتەی هەڵبژاردنەکانی دوێنێمانە، بەیانیش هەر ئەبینە ئەوەی ئەمڕۆ هەڵی ئەبژێرین. ئەتوانن هەموو کارێکی باش ئەنجام بدەن بۆ هەموو کەسێک کە ئەتوانن، بە هەر شێوەیەک کە ئەتوانن تا ئەو شوێنەی کە ئەتوانن گۆرانکاری ڕاستەقینە و هەمیشەیی لە ساتێکدا ڕوونادا بەڵکو خولێکی هەمیشەیە کات بەنرخترین پارەی ژیانتانە بەس خودی خۆتانە توانن دیاری بکەن ئەم پارەیە چۆن خەرج بکەن ئاگادار بن کەسانی تر بۆتان خەرج نەکەن. تەنها پێنج خولەک بەر لەوەی پەرجوو ڕوو بدا خۆتان ڕادەست مەکەن. لە یادت بێ یەکەمین هەنگاو بۆ زاڵبوون بەسەر ئازاری هەڵەکاندا ئەمەیە کە قبوڵیان بکەین. تەنها شتێک کە ئێمە لە کاتی بەجێهێشتنی ئەم دنیایە لەگەڵ خۆمانی دەبەین ئەو شتانەن کە بەخشیومانن. ڕەنگە لە ڕەنج و ئازارەکاندا پەند وەرنەگرین جارێکی تر دەگەڕێنەوە. ئەگەر ئێمە شووشەی پەنجەرەکەی خۆمان پاک بکەینەوە شووشەی پەنجەرەی هاوسێکەمان خاوێنتر دێتە بەرچاو فێربن کە گوێ بگرن و گوێ بگرن تا فێر ببن بۆ دۆزینەوەی هەڵەکانی خۆت ئاوێنە بەکاربێنە نەک زەڕەبین هەڵا واتە کەسێک هەوڵی داوە کارێک ئەنجام بدا نیگەرانی واتە داخوازی شتێک کە ناتەوێ ئەڵێن موریدێک هاتە لای ڕاهێنەرێک و وتی ساڵانێکە بە دوای ڕووناکیدا ئەگەڕێم، وا هەست دەکەم لێی نزیک بوومەتەوە و دەمەوێ بزانم هەنگاوی دواتر چییە؟ ڕاهێنەرەکەی وتی گوزەرانی ژیانت چۆنە؟ موریدەکەش وتی هێشتا فێری کارێک نەبووم، دایک و باوکم یارمەتیم ئەدەن، وابزانم بابەتێکی زۆر گرنگیش نەبێ. ڕاهێنەرەکە وتی هەنگاوی دواتر ئەمەیە کە نیو خولەک سەیری خۆر بکەی. موریدەکە بە گوێ ڕاهێنەرەکەیی کرد و دوای نیو خولەک ڕاهێنەرەکە داوای لە شاگردەکەیی کرد کە باسی دیمەنی دەوروبەری خۆری بۆ بکا. ئەویش وتی، هیچ نابینم، خۆرەتاو کاری لەسەر چاوەکانم کردووە. ڕاهێنەرەکە وتی، کەسێک کە تەنها دوای ڕووناکی دەکەوێ و خۆی لە ئەرکەکانی سەرشانێ دزێتەوە، هەرگیز ڕووناکی نادۆزێتەوە. کەسێک کە بەردەوام سەیری خۆر دەکا ئاکامی کوێر بوونە. بەڕێزانم قیم ڕۆژ بە پایان گەیشت لە بەرنمەی نۆژین سواز بۆ هاوڕێتیتان سواز بۆ کاکتارێک لە ژووری کۆنتترۆل تا بەرنمەی سبەی لە خواتان لەگەڵ.